شتێکی نووسراو هەیە جملەیەکی نووسراو هەیە ڕستەیە کە لە پشتی سیارە و لە ماڵ و لە زۆر شوێن دەبین دەڵێن چی ئەلحەسود و لایە سوود چێ پێم دەڵە حەسود و لایە سوودیان چی؟ استفادەی ناکە ها کاکە ها سوودی نییە چێ بوو ئافرین لا یسود یسود لە سەیدەوە هاتووە یەعنی قەت ئینسانی حەسوود بەرز نابێتەوە و یەعنی بەرزی بەنسیب نابێت چکە ئەو دەیەوە بەرز بێتەوە بگاتە مەرتەبەی فلانەکەس و پێشی کەوێتەوە بۆی حەسوودی بەو دەبا الحسود لا يسود لە سیادەتەوە هاتووە یعنی سیادەت و بەرزێتی قەت بەنسیب نابێ هەر ڕەزیل دەبێ هەر خۆی خۆی دەخواتەوە هەر بەداخی خۆیەوە دەمرێت ئینسانی حەسوود ئیبلیس حەسوود بوو گەیشتە سیادەت و بەرزێتی و پلە بەرزێتی یا پلەی دابەزی لە نزمترین پلەی جەهنم کامەیە لە هەمووی خراپتر ژێرتر بریتە لە ئیبلیس لە ناوەڕاستی جەهنم و هەر کەسێکیش حەسوود بێ ئاوا تۆ وا بزانی بەهۆی حەسوودیەوە پێش براکەت دەکەویتەوە مستحیلە تۆبە بکە تاوەکو حەسوود بی تۆ هەردا دەبەسی هەر بەرەو دواوە دەڕۆی نەوەڵانیەتەکەت پاکەوە دڵی خۆت سافکە حەسوودی با تێدا نەبێ بەرامبەر برایانێت، پەنا بە خوا بگرە لەوەی کە ئەگەر نەفسیشت وەسوەسەی بۆ دروست کردی جارێک لە جاران حەسوودی بە یەکێک بەریت ئەوە مراجعەی خۆت بکەوە و تۆبە بکە بۆ لای خوای پەروەردگار ئەگەر نەفس دوای لێ کردی فلانە کەس حەسوودە لە مەجلیسێکدا بشتێت تۆ مەدحی بکە بۆ بۆ ئەوەی دژایەتی نەفسی خۆت بکەیت نەفست حەز دەکا بەڵێ فلانە کەس بشتێندرێ بەستۆمەش چێنە بە قسەی نەفست مەکە وە نەهە نەفسە عن الهوى هەر کەسێک لە خوای خۆی بترسێت و نەهی نەهی لە نەفسی ئەمما ڕەبی سوئی خۆی بکە فإن الجنة هي المأوى جنة شوێنی دەبێ إن شاء الله